هاوکات لەگەڵ ئەوەی کە لەگەڵ پیاوە کوێرەکەدا گفتوگۆمەکرد ئەژنۆکانم لە خۆشیدا ئەلەرزی و دڵە کوتکە گرتبوومی چونکە لەو باوەڕەدا بووم کازانم ئەو بەندیە کە بە زمانە نەرم و شیرینەکەی خۆی زیندان بانەکەی فریو داوە چێە بە پێکەنینەوە بە زیندان بانەکەم وت ئەم بەندیە فێڵ باز و ساختەچیە ئەبێ سزا بدرێ و من ببەرە لای ئەو بزانم چێە بەڵام وای بە حاڵی تۆ ئەگەر ئەوت ئازاد کردبێ یان لە برساندا کوشتبێتت پیاوە پیرەکە لە کاتێکدا کە خۆی بە ئامونە سپارد و ئەیناڵان مەشخەڵەکەی گرتە دەست بۆ ئەوەی چاوەکانی من زیندانەکە ببینێ چونکە خۆی چاوی نەیەبینی لە دوای چوونە ژوورەوە بۆ ناو بەندی خانەکە لە بۆنی بۆگەنی ئەوێ و بینینی ئێسک و پروسکی مردوەکان کە هەندێکیان هێشتا هەر زنجیریان پێوە بوو سەرسوڕما و هەراسان بووم پیاوەکە منی بردە جێگایەک و بەردێکی جوڵاندەوە و کونەک دەرکەوت، پاشان بەردێکی تری هەڵگرت و کونەکە گەورەتر بووە و لە دوای هەڵگرتنی چەند بەردێکی تر من بۆم دەرکەوت کە ئەوێ خانەیەکە کە زیندانبانەکە بۆ ئەوەی لە دیدی سەربازەکانی بشارێتەوە ئەو کەلەبەرەی بە بەرد هەڵچنی بوو بەڵام خانەکە هەوای هەبوو ڕوانیم کە لە دەرەوە ڕووناکی لێدا. پیرەمێردێکی جل ڕەشی بە زنجیر بەسرا و لەو خانێدا دانیشت بوو ئەی ڕوانیە من و هەرکە منی ناسی و هاواری کرد سینۆهە گەورەی من ئایا خۆتی یان چاوەکانی من هەڵەکەن پیرۆز بێت ئەمڕۆ کە تۆی هێنایە ئێرە بەڵام زوو گۆزەیەک شەرابم بۆ بهێنە چونکە لەو ڕۆژەوە کە لێرەدا بەنکراوم شەرابم نەنۆشیوەتەوە و بە بەندەکانی خۆت بڵێ کە من بشۆن و ڕۆنی بۆن خۆش لە لەشم بدەن، چونکە من لەگەڵ خۆشگوزەرانیدا ڕاهاتوومە و بەردەکانی ئەم بەندیخانەیە پێستی لەش و لەگەنی پشتمی بریندار کردووە و لە دوای ئەوەی کە منیان شوشت و بەرامەیان لە داموکراسی گرانبەهایان لەبەر کردم، ئەگەر تۆ بڵێی کە چەند دانە لە کچە گەنجەکانی پەرستگەی عەشتار بهێننە ژوورەکەمەوە، من سەرزەنشتت ناکەم. من دەستم بە پشتیدا هێنا وتم کاپتا کاپتا لە دیتنت زۆر خۆشحاڵم کاتەیە کە لە تەبەز بووم بە منیان وت کە تۆ کوژراوی بەڵام من ئەم زانی کام قسەیە ڕاز نییە چونکە تۆ کەسێکی کە هەرگیز نامری و بەڵگەش ئەوەیە کە لەم شەولانەی کە هەموو تایدا مردوونە تەنها یەک کەس زیندوو ماوەتەوە کە ئەویش تۆیت لە کاتێکدا کە لەوانەیە لە ناوەو کەسانی کە لێرەدا بەند بوونە کەسانێک هەبوو بێتن کە لە تۆ زیاتر لە لای خوایەکان پلە و پایە و ڕێزیان هەبووە بەڵام خوایەکان نیان توانیوە کە لە مردن ڕزگاریان بکەن و بەو حاڵەش تۆ بە توانای زوبان و فێڵبازیتەوە درێژەت بە ژیان داوە و تەنها لەڕ بوویتە و سکە قەڵەوەکەت دابەزیوە و وەکو پێست بەسەر قاچەکانتا شۆڕ بۆتەوە. لەگەڵ ئەوەشدا من لەوەی کە بە زیندوی ئەت بینم خۆشحاڵم کاپتاوتی سینۆها گەورەی من تۆ هێشتا هەرە و پیاوەی کە کاتێ من بەندەت بووم تۆم ناسیوە بەڵام لەبارەی خویەکانەوە قسەم لەگەڵ دامەکە چونکە کاتێ کە من گرفتار و بەدبەخت بووم هاوارم بۆ هەموو خویەکان و تەنانەت خویەکانی بابل و هاتیش برد و هیچ کامێکیان بەهانامەوە نەهاتن و منیان ڕزگار نەکرد من بۆ ئەوەی زیندوو بمێنم ناچار بووم هەژار بکەومەوە، چونکە ئەم زیندانبانە لە بری هەر ژەمێنان کە ئیدایە من بە قەدەر دەرامەتی ساڵانەی شارێکی بچووک زێڕی لێم ئەویست، فەرمانڕەوایی ئەم شارەش پیاوێکی شێتە کە لە هیچ وتێکی ژیرانە تێناگات و بە جۆرێک منی ئەشکەنجەدا کە من وەکوو گایەک کە بە زیندوی کەوڵی بکەن ئەم نەڕاند و کاری لەو نەئەکرد بەڵام گەورەم بڵێ ئەم زنجیرانەم لێ بکەنەوە و لەم بەندی خانەی ڕزگارم بکە و ئێستا کە تۆ هاتویت توانای ئەوەم نییە کە یەک ساتیش لێرەدا بمێنمەوە من یەکسەر وتم زنجیرەکەی بکەنەوە و پاشان کاپتال لەبەرەوەی کە لاواز بوو نەیەتوانی بە باشی بەڕێدا بڕوا بە هاوکاری بەندەکانم بردمانە ژوورەکەی خۆمەوە و بە بەندەکانم وت کە بیشۆن و قژی سەر و ڕیشیم کورت کردەوە و کراسێکی کەتانم لەبەر کرد و ملوانکێکی زێڕیشم کرد بە ملیەوە و بازنیەکیم لە دەستی کرد بۆ ئەوەی خەڵکی بزانن کە پیاوێکی بەڕێزە لەو کاتەی کە بەندەکانم خەریکی شۆردن و کراس لەبەرکردنی ئەو بوون کاپتا بە بێ وەستان دەمی ئەجوڵاند و خواردنی ئەخوارد هەتا هاتەوە سەر خۆی، بەڵام لە پشت دەرگاکەوە دەنگی ناڵە و گریانی زیندانبانەکە هاتە گوێ و داوای دوو ملیۆن و سێ سەد و شەست هەزار دەین زێڕەکەی خۆی کرد و ئەو ئامادە نەبوو کە تەنانەت یەک دەین کەمتری لێ وەربگرێ و ئەیوت من بۆ پەیداکردنی ئازوقە هەموو ڕۆژێ گیانی خۆم ئەخستە مەترسیەوە بۆ ئەوەی ئەو نەمرێ و لەبەرئەوە ناتوانم یەک دەینیش خاتری بگرم. بە کاپتام وت کە دوو هەفتەیە هرم هەب هاتوتە ئەم شارەوە و ئەم پیاوە تەڵەکە باز و بەرچاوتەنگە تۆی ئاگادار نەکردوتەوە کە ئەو لێرەیە لەبەرەوەی کە مامەڵەکەت لەگەڵ ئەودا تەنها تا ئەو ڕۆژاگرێتەوە کە هرم هەب بگاتە ئەم شارەوە و ڕۆژێکیش لە دوای بەندکردنت هورم هەب گەیشتووەتە ئێرە کەواتە تۆ تەنها نرخی یەک ڕۆژ خواردنی پێ قەرزاری ئەویش بە نرخی ئازوقەی ئەو کاتە و لەبەرەوەی کام پیاوە چاوچووە زۆر فێڵبازە من فەرمانە دەم کە قامچی لێ بدەن و بە هورم هەب ئەڵێم کە فەرمان بدا سەری لە لەشی جیا بکەنەوە چون کام پیاوە لە هەموو کاتی گەمارۆدانەکەدا خواردنی بەندیەکانی دزیوە و نەیداوە پێیان و لە مردنی هەموو ئەو بەندیانەش بەرپرسیارە کە لە زینداندا لە برسا مردوونە. بەڵام کاپتا ڕەخنەی گرت و وتی ئەم کارە مەکە، چونکە من پیاوێکم کە حەزەکەم بە دروستی مامەڵە بکەم و بەڵێنەکەم ببەمە سەر. ڕاستە کە من ئەبوایە ئازوقەکەم لە ئەو بە هەرزانتر بکڕیایەتەوە بەڵام کاتێک کە بۆنی نان ئەگەیشتە لوتم ئیتر ئەوەندە تامەزرۆ ئەبووم کە هەرچیەکی بوو تایە قبوڵمەکرد. من ئەم وتەیەم زۆر پێ سەیر بوو. وتم، کابتا وتەکانی تۆ منی تووشی سەرسوڕمان کردووە، ئایا تۆ بەڕاستی کابتایت؟ وە ئایا من ئەم وتەیە لە دەمی تۆوە بیستم؟ تۆ لە ڕابردوودا پیاوێک بوویت کە چاوپۆشیت لەیەک ئەڵقە مسیش نەئەکرد و نەدەهێشت کە خەڵکی بەقەدەر کەرتە مسێکیش فێڵت لێ بکەن، تۆ باشە زانی کام پیاوە تۆی هەڵخەڵەتاندووە و درۆی لەگەڵ کردووی و کاتێ کە هورمهپ، هاتووەتە ئەم شارە و پێی نەوتووی کاهورم هەب لێرەی و بەم پێیە جێی سەرسوڕمانێکی زۆرە کە تۆ لەگەڵەوەشدا کە زانی فریوت خواردووە ئامادەی کرد قەرزەکەی بدەیتەوە من لەو باوەڕەدام کە تایبەتمەندی ئەم شارە ئەوەیە کە هەر کەسێ هاتە ناو شوورەی غەزەوە وەکوو سەرەگا شێتەبێ و تەنانەت پیاوێکی وەکوو کاپتا تووشی شێتی ئەبێت و بیر لەوە ناکاتەوە کە چۆن دوو ملیۆن و سێ سەد و شەست دەین زێڕ بداتە ئەم پیاوە چونکە کابتا منەزانم کە لە دوای لە ناوچوونی ئاتون تۆش وەک و من ئیفلاس بوویتە بەڵام کابتا کە بەهۆی خواردنەوەی شەرابەوە مەز ببوو وتی من پیاوێکی سەرڕاستم و بەڵێنەکەی خۆم ئەبەمە سەر و قەرزەکەی ئەدەمەوە بەڵام داوای کاتی لێکم کە بەرە بەرە بیدەمەوە هەروەها من بۆم دەرکەوتووە کام پیاوە ئەوەندە نەفامە کە ئەگەر من دە دەین و بگرە دوو دەینیش زێر لە تەرازوێکدا بکێشم و بیدەمێ و پێی بڵێم کە ئەمە دو ملیۆن و سێ سەد و شەست دەین زێڕە ئەو ڕازی ئەبێت و وا ئەزانێ حسابەکەمان پاک لە پاک بۆتەوە چونکە ئەو لە هەموو تەمەنیدا تەنانەت یەک دەین زێڕی نەدیوە بەڵام سینۆها وەکو تۆوتت من ئەمڕۆ پیاوێکی نەدارم و شۆڕشی تەبەست منی هەژار کرد کاتێک کە لە تەبەستدا جەنگ دەستی پێکرد نازانم بەندە و کرێکارەکانی کە سەر بە ئاتون بوون لە کوێوە زانیان کە من سەر و پەیوەندیم لەگەڵ ئاموندا هەیە بە ئەوانیان وتبوو کە من بەندە و کرێکارەکانم بە ئامون فرۆشتووە و ئەوان ڕژانە مەیخانەکەەوە و ویستیان بمکوژن و منیش بۆ پاراستنی گیانی خۆم هەڵاتم و لە تەبەسەوە بەرەو مەمفیس ڕۆشتم و لە دوای ئەوەی کە زانیم هورم هەپ نیازی سوریای هەیە لەم وڵاتەدا هاتمە لای ئەو لێرەدا من توانیم خزمەتێکی گەورە بە هورم هەب بکەم و لەوانە توانیم کە ئالیک بفرۆشمە سوپای هاتی و ئەوەی کە من فرۆشتمە ئەو سوپایە بووە هۆی مردنی ئەسپەکانیان و بەهۆی ئەم کارەوە هورم هەب نیو ملیۆن دەین قەرزاری منە هەروها من گیانی خۆشم خستە مەترسیەوە و لە ڕێگەی دەریاوە خۆم گەیاندە بەندەری غەزە بەڵام فەرمان ڕەوا شێتەکەی ئەم شارە لە دوای هاتنم بۆ ئێرە منی دەستگیر کرد و بە تاوانی ئەوەی کە سیخوڕی سوریام ئەشکەنجەی دام و پاشانیش منی خستە بەندیخانەوە و ئەگەر ئەم قاپیەوانە بە فریام نەکەوتایە من لە زینداندا لە تاو ئازار و برسێتی ئەمردم ئینجا من زانیم کە کاپتا لە سوریادا سیخوڕی هورم هەب واتە سەرۆکی سیخوڕەکانی ئەو بووە هەروەها زانیم کە بۆچی ئەو جاسوسەی کە من لە بیابانی سینادا بینیم کاتێ هاتە لای هورم هەب چاوێکی لێک نابوو ئەیەویست نیشانی بدا کە لەلایەن پیاوێکی یەک چاوە واتە لەلایەن کاپتاوە هاتۆتە لای ئەو من زانیم کە کاپتا بە فرۆشتنی ئالیکی زەهراوی بە سوپای هاتی توانیبووی کە گالیسکەکانی ئەو هێزە لە کار بخات و ڕێگەی غەزە بۆ سوپاکەی هورمهب بکاتەوە و هورمهبیش لە کاپتا باشتری بۆ ئەم کارە بەدەست نەکەوتبوو کە لە سوریادا سیخوڕی بۆ بکا چونکە هیچ کەسێ وەکو ئەو لەگەڵ بارودۆخی سوریادا ئاشنا نەبوو بە قەدەر ئەو فڕوفێڵی بەکار نەئەهێنا. لەگەڵ ئەوەشدا من لەبەرئەوەی کام زانی هورم هە پیاوێک نیە کە قەرز بداتەوە وتم کاک تا گریمان کە تۆ دە ئەوەندەی ئەم پارەی کە ئەیڵێی هورم هەپ زێڕت پێ قەرزار بێت وە تۆ ئەگەر بەردێک بگوشی لەوانەیە زێڕی لێوە دەست بێنی بەڵام هورم هەپ بایی دەنکە گەنمێکیش زێڕت ناداتێ و ئەم پیاوە هەرگیز قەرزی کەسی نەداوەتەوە. کاپتا وتی، منەزانم کە هورم هەپ لە سەرەگای فەرمانڕەوای غەزە کە من ئەوم لە مەرگ و برسێتی ڕزگار کرد، سپڵەترا. من بە سەرسوڕمان وتم، ئایا تۆ ئەوت لە برسێتی ڕزگار کرد؟ کاپتا وتی، بەڵێ. کاتێ کە غەزە لە لایەن هاتییەوە ئابڵوقەدرابوو، من گۆزەی پڕ لە مارم فرۆشتە سوپای هاتی، ئەوان لە سەرەتادا باوەڕیان نەکرد کە گۆزەکان ماری تێدایە و من یەکێک لەوانەم کردەوە و مارەکان لە گۆزەکە هاتنە دەرەوە و بە سێ سەربازی هاتیانەوەدا ئینجا ئەوان نیانوێرا گۆزەکانی تر بکەنەوە و بە خەیاڵی ئەوەی کە ئەو گۆزانە پڕە لە ئەژدی ها و مارە ژەهراویەکانی تر گۆزەکانیان فڕێ ئەدایە ناو شوورەی شارەکەوە لە کاتێکدا کە من ئەو گۆزانەم پڕ کردبوو لە گەنم و لە ڕۆژەکانی کۆتایی گەمارۆدانەکەدا ئەو گەنمە فەرمانڕەوای غەزە و سەربازەکانی ئەوی لە مەرگ ڕزگار کرد بەڵام لەبارەی هورم هەبەوە وەکو باسم کرد ئەزانم کە ئەو لە فەرمانڕەواکەی ئێرە پێ نەزانترە وە یەک دەین زێڕیشم ناداتێ بەڵام من داوای ئەوەی لێکەم کە مافی تایبەتیکردنی فرۆشتنی کەلوپەلەکانی خۆی لە سوریادا بداتە من و هەروەها مافی بەندەری هەر یەکێک لەو بەندەرانەی کە لە سوریادا ئەیکاتەوە بداتە من. وتم کاپتا ئایا تۆ ئەتەوێ لە هەموو تەمەنتدا کار بکەی و قەرزی ئەم زیندانبانە بدەیتەوە؟ کاپتا پێکەنی وتی، من بۆ دانەوەی قەرزی ئەو پیاوە دوو ڕێگام داناوە، یەکێکیان ئەوەیە کە بڕێ زێڕی بدەمێ و بڵێم ئەوەی کە ئەیەوێت ئەکاتە ئەوەندە و ئەو لەبەر ئەوەی کە هەرگیز زێڕی نەبینیوە لەوانەیە ڕازی بێ. هەروەها بەڵێنم داوەتێ کە بەهۆی تۆوە کە پزیشکێکی گەورەیت بینایی چاوەکانی بۆ بگەڕێنمەوە و لە دوای ئەوەی کە چاوی چاک بۆوە، زار زارێنی لەگەڵ داکەم و لەسەر ئەو زێڕەی کە پێی قەرزارم گرێوی لەگەڵ داکەم و لەبەرەوەی کە لە یاری زار هەڵداندا ئەوەندە شارەزاییم هەیە کە بتوانم بە هەر جۆرێک کە بمەوێ زارم بۆ بێت هەرچیەکی پێ قەرزار بم ئەتوانم بیدەمەوە پاشان زیندان بانەکەمان بان کردە ژوورەوە کە هەر لە پشت دەرگاکەدا گریا و کاپتا لەگەڵیدا دوا و ئەویش ڕازی بوو کە بۆ وەرگرتنەوەی قەرزەکەی ماوەیەک مۆڵەت بداتە کاپتا، پاشان سەیری چاوی پیرەمێردەکەم کرد و بۆم دەرکەوت کە نابیناییەکەی بەهۆی نەخۆشیەکی چاوە کە کاتی خۆی چارەسەریان نەکردووە، بەڵام بەهۆی دەرزیەوە بەو شێوەیەی کە لە وڵاتی میتانی بینیبووم، ئەمتوانی بیناییەکەی بۆ سەردەمێکی کاتی بۆ بگەڕێنمەوە، چونکە کاتێ کە چاو بە هۆی دەرزییەوە نەشتەرگەرییەکرێ ئەگەرچی بیناییەکەی ئەگەڕێتەوە بەڵام لە دواییدا چاوی ئەو کەسەی کە نەشتەری کراوە وای لێ دێ کە ناتوانێ دیسانەوە نەشتەری بکەیتەوە ڕۆژی دوایی کاپتام لە دوای پشودان و هاتنە سەرخۆی بردە لای هورم هەب هورم هەب لە دیتنی کاپتا ئەوەندە خۆشحاڵ بوو کە ئەوی لە باوەش گرت و ماچی کرد و وتی کاپتا تۆ ئەمڕۆ یەکێکی لە قارەمانە گەورەکانی میسر و گەلی میسر هەرگیز خزمەت و سەروەری تۆ لە یاد ناکا بەڵام کاپتا کەوتە گریان و وتی ئەی هورم هەب هەموو ئەو سەروەریانەی کە گەلی میسر ئەیەوێت بیداتە من بۆ من نە دەنکە گەنمێکات و نە کەرتە زێڕێ ئەی هورم هەب ڕێزگرتن و شانازی شتێکە وەکو یارمەتی و هاوکاری خوایەکان کە بە قەدەر حەڵقە مسێک بایەخی نیە و من نە خوازیاری قەدرزانی تۆم و نە ئەو سەروەریەشم ئەوێ کە گەلی میسر ئەیداتە من، من زێڕم ئەوێت، چونکە بۆ خزمەت کردن بە تۆ من خەرجیەکی زۆرم کەوتۆتە ئەستۆ و ئەوەندە قەرزارم کە ناوێرم خۆم نیشانی خەڵکی بدەم و تۆ ئەبێ زێڕم بدەیتێ بۆ ئەوەی بتوانم قەرزی خەڵکی بدەمەوە. هورمهب لۆچ کەوتە نێو چاوانیەوە و بە توڕەیەوە قامچەکەی بە قاچی خۆی دا دا و وتی کاپتا، ئەوەی کە تۆ ئەیڵێی لە گوێی مندا وەکو گیزەگیزی مێژوایە و دەمت بە هۆی ئەم وتانەوە پیس بوو، تۆ ئەزانی کە من هێشتا دەسکەوتی جەنگیم بە دەست نەهێناوە کە زێڕت بدەمێ و ئەگەر ڕۆژێکیش لە شەڕدا شتێکمان دەست بکەوێ ئەبێ زێڕەکەی لە جەنگی دژی هاتیدا خەرج بکەین بەڵام لەبەر ئەوەی کە ئەڵێی لە ترسی خاوەن قەرزەکان ناتوانم خۆم نیشانی خەڵکی بدەم هەمویانم پێ نیشان بدە بۆ ئەوەی بە تاوانی سیخوڕی و خیانەت هەر هەمویان هەڵواسم و تۆ هیچی کە قەرزاری کەس نەبی کاپتا وتی من حەز ناکەم خاوەن قەرزەکانی من هەڵبواسی چونکە ئەگەر ئەوان بکوژرێن من متمانەم لە سووریا و میسردا نامێنێت و هیچ سەوداگەرێ مامەڵم لەگەڵدا ناکات و هیچم پێ نافرۆشێت و هیچیشم لێ ناکڕێتەوە هورمهەب کەیەویست سەر بخاتە سەر کاپتا واتە پێی ڕابوێرێ وتی کاپتا من حەزەکەم بزانم کە چۆن بوو سەرەگا تۆی بە تاوانی ئەوەی کە جاسوسی سوریای خستە بەندیخانەوە و ئەشکەنجەی کردی چونکە فەرماندەی غەزە ئەگەرچی پیاوێکی شێتە بەڵام سەربازێکی باش و زیرەکە و لە کاروباری پەیوەست بە سەربازیەوە هەڵە ناکات و هەرچۆنێ بێت هۆیەک هەبووە کە بەرامبەر بە تۆ بەدگومان بووە. تابتا کاتێک کە موتەی بیست وەکو ئەوەی کە سەر لە نوێ ئەشکەنجەی بدەنەوە ناڵاندی وێخەی کراسەکەی دادڕی لەبەر ئەوەی ئەیزانی کە زیانی لێ ناکەوێ چونکە من ئەو کراسەم دابوو پێی و وتی هورم هەب تۆ ئێستا بە منت وت لە میسردا بەرامبەر بە من قەدرزانە بیت و من بوومەتە خاوەنی سەروەریەکی نەمر کەواتە چۆن پیاوێکی کە چەند ساتێ لەمەوبەر ئەوەندە بە گەورە دەزانی ئێستا بە سیخوڕی ناوی ئەبەی ئایا خزمەتەکانی منت بەرامبەر بە خۆت و سوپای میسر فەرامۆش کردووە ئایا من نەبووم کە ئالیکی زەهراویم دەرخواردی ئەسپەکانی هاتیدا و بوومە هۆی مردنیان و گالیسکەکانی ئەوانم لە کار خست ئایا من نەبووم کە بەرەو پیری مەترسی مردن بوومەوە و لە ناو گۆزەکاندا گەنمم گەیاندە غەزە و ئەگەر ئەو گەنمە نەئەگەیشتە غەزە بەرگریکەرانی ئەم شارە لە برساندا ئەمردن و تۆش نەدەتوانی بێیتە ناو ئەم شارەوە ئایا من نەبووم کە بە بەخشینی زێڕ و زیوی خۆم پیاوانی لێهاتووم خستە کارەوە بۆ ئەوەی لە وەزعی سوپای هاتی لە بیاباندا ئاگادارت بکەنەوە و مەشکە ئاوەکانی سوپای هاتی بدڕێنن بۆ ئەوەی ئەسپەکان و سەرنشینەکانی گالیسکەکانی ئەو سوپایە تینوو بمێنەوە و لەپێ بکەون؟ من هەموو ئەم کارانەم بۆ خزمەتکردن بە تۆ میسر کردووە لە کاتێکدا کە ئەمزانی تۆ یەکسەر پاداشتەکەم نادەیتەوە و لەگەڵ ئەوەشدا خەڵکی پاداشتیان لە منە ویست و ئامادە نەبوون کە بە خۆڕایی خزمەت بکەن تۆ ئەزانی کە بەهۆی ڕووداوەکانی تەبەسەوە من دار و نەداری خۆم لەدەستدا و هەژار کەوتوومەتەوە و هیچم نەبوو کە کارەکانی پێ ڕاپەڕێنم و ناچار بووم هەندێ کار بۆ هاتی و پاشای ئازیرۆ بکەم بۆ ئەوەی زێڕیان لێ بسەنم یان بە ئامرازی ترەوە هاوکاری ئەوان بۆ خۆم ڕابکێشم بۆ ئەوەی تۆ سەربکەوی ئەو خزمەتگوزاریانەی کە من پێشکەشی هاتی و پاشای ئامۆرۆم کرد بە شێوەیەک بوو کە زیانی بۆ تۆ نەبوو بەڵام کارەکانی منی ئاسانە کرد من لەو باوەڕەدا بووم کە پیاوی ژیر ئەبێ چەند تیرێک لە تیردانەکەیدا هەبێت و ئەگەر هەندێکیان نیشانەی نەپێکا بتوانێت سوود لەوانەی تر وەربگرێ بۆیە لەوحەیەکی گەڵینم لە ئازیرۆی پاشای سووریاسەن بۆ ئەوەی ئەگەر سوپای سوریا ڕێگەیان پێگرتم بتوانم بەو لەوحەیە خۆم قوتار بکەم. لە دوای ئەوەی کە ئەسپەکانی سوپای هاتی بە هۆی ئالیکی زەهراییەوە مردن، ئەفسەرەکانی هاتی بەرامبەر بە من بەدگومان بوون و من کە گیانی خۆم لە مەترسیدا بینی، خۆم لە ڕێگەی دەریاوە گەیاندە غەزە. چونکە وامەزانی کە فەرماندەی غەزە ئەگەریش ڕێزم لێنەگرێ، بەرامبەر بە پیاوێک کە خزمەتێکی زۆری بە میسر کردووە هەر نەبێ بەد ڕەفتاری ناکا بەڵام ئەو لەبەر ئەوەی کە شێتە هەر کە منی لە کراسی سریانی دابینی گومانی خراپی لێکردم و پاشان منی پشکنی و لەو حەکەی ئازیرۆی دۆزیەوە و هەرچەندە من بۆم شی کردەوە و نیشانەکانی نێوان خۆم و تۆم پێوت ئەو ئامادە نەبوو بیسەلمێنێ کە من خزمەتکاری تۆ و سوپای میسرم و منی بە جۆرێ ئەشکەنجە دا کە وەکوو گا ئەمنەڕان و لەبەر ئەوەی کە زانیتم بە تەمایە کەرت کەرتم بکا، ناچار دانم بەوە دانا کە جاسووسی ئازیرۆم. هورم هەب پێکەنی وتی کابتا لەبەر ئەوەی کە تۆ لە ڕێگەی میسر و سوپاکەیت دا زەحمەت و ڕەنجێکی زۆرت کێشاوە، پاداشتی مەعنەوی تۆ زیاترە، بەڵام باسی زێڕ و پارە مەکە چونکە خۆت باشەزانی کە ئەگەر داوای زێر لە من کەی ئەوە تووڕەمەکەی بەڵام کاپتا لە دوای ئەم مل نەدانە ئاشکرایە کۆڵی نەدا و ئەوەندە گریا و زاری کرد و پێی داگرت هەتا مافی تایبەتی کڕین و فرۆشتنی هەموو دەسکەوتەکانی جەنگی ئەو و سەربازەکانی لە هورمهەب وەرگرت. بەپێی ئەم مافە کاپتا مافی ئەوەی پێدرا کە هەموو دەستکەوتە جەنگیەکان لە هورم هەبوو سەربازەکانی بکڕێتەوە و لە بری ئەوە ئازوقە و ئامرازەکانی ڕابواردن بفرۆشێتە ئەوان و هەروەها ڕێکەوتن لەسەرەوەی کە ئەو کەلوپەلە کڕدراوە بە هەر کەسێک و بە هەر جۆرێک کە ئەیەوێ ئەتوانێ بیفرۆشێ بەپێی ئەم تایبەتمەندیە مافی کڕین و فرۆشتنی دەستکەوتەکانی کە لە دەشتی ئێسکەکان بە نسیبی هورم هەبوو سەربازەکانی ببوو درایە کاپتا و من زانیم کە ئەم تایبەتکاریە بەسە بۆ دەوڵەمەندکردنی کاپتا، لە هەمان کات کە کاپتا ئەم مافەی لە هورم هەب سەند کۆمەڵێ لە مامەڵەچیەکانی سوریا و میسر هاتبوونە غەزەوە بۆ ئەوەی دەستکەوتی سەربازەکان بکڕنەوە بەڵام لەبەر ئەوەی کە مافی کڕین و فرۆشتنەکە بە کاپتا درابوو نەیانەتوانی کە بەبێ ڕەزامەندی کاپتا تەنانەت ئەو دەستکەوتانەش لە غەززە ببەنە دەرەوە کە پێشتر کڕیبوویان، مەگەر ئەوەی کە باجیان بدایەتە کاپتا. خۆشەویستان لە ئەڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێزو.